ئەی بە بەغا ئەو قەڵایە دەبینی چی بەسەر دێت کاتێک کە تۆ باران دەکرێت بەڵێ تۆپەکان تۆپەکان تۆ بارانیان کرد. جەنابی دادوەر دەبێت لە کوێوە ئەم تۆپانە بەهاوێن وابزانم شوێنی تۆبارانکردنەکانیان لێرەوە زۆر دوور نییە پێدەچێ ئەو شەو کەشتەکەیان نزیک کەنارەکە کردبێتەوە بەە تازە ئەم شوێنە بۆتە شوێنێکی مەترسیدار دەبێ ڕابکەین ئەوە بزانم تۆ ڕاست دەکەی ئاوا خۆ تووشی مەترسی مەکە ناتوانم لێرە بمێنمەوە گرای ناتوانین سێری کۆڵانەکە بکەن جێم بوەستە ئەوە بۆ کوێ دەڕۆی دەچم لەنگەرەکەی گەشتەکە دەپچڕێنم گرەی ئەو کاتە بەم لاو بەو لادا دەجوڵێ و ناتوانێ بەباشی تۆ بارانمان بکەن باش جێم لێ بگرێ گرێ دەبێ ئەم کارە بکەم گرێ بەڵێ دەبێ ئەم کارە بکەم جێم جێم ئێستا بۆ کوێ دەڕۆیایی منداڵ ئەوە پەیوەندی بە تۆ نییە تێگەیشتی بەڕاست ئێستا دەگرم هەی منداڵ وەستە ڕامەکە بۆ کوێ دەچی وا دەزانی لە دەستم دەردەچی هەی منداڵ بۆبی خێراکە تفەنگەکە بڕە لە تەقە دەی زوبە تەقەی لە بکە دەی خێراکە ماوەستە دەی زوبە دەی ئەرێ خۆ ئەمە ڕاستە بەڵام بە بەتاڵی لە بیرم کرد هەی بێمێشێک ئەگرێ جێ بۆ چێ ڕۆژ بۆ کوێ چۆتە دەرەوە بۆ ئەوەی هەمووان ڕزگار بکات بەڕێز تریلۆنی هاچی ئاگدار بە چەند پیاوێک لەو دیوی دیوارەکەەوە هەن بۆچی هێشتت بڕواگرەی ئەگەر بێت و دەموچاوی جەمتان بدی باە کەس نەیدەوێرا ڕێگای لێ بگرێ لەمە بەستت گەیشتم خۆ تووشی ئازار نەبووی گرەی نازانم کاپتن وابزانم ئێستا لە مەترسی دانیە هیوادارم باش بێت هیوادارم باش بێت دەی بێن بۆ باخێرا بین سڵاو جێم بینگەن لەمێژە نەم دیتووی چەند ڕۆژێک بە دوا داگەڕام و هاوارم دەکرد نەمدەزانی لێرە ماڵت هەیە بە دوامدا دەگەڕای ئا ببورە بەخوا ئەوەم نەدەزانی قاسم بریندار بوو کاتێ بەسەر دارێک کەوتم بۆیە لە ناو جێگادا مامەوە برینەکە ئازاری هەیە؟ نا ئێستا باشتر بووم پاش چەند ڕۆژێکی تر دەتوانم بڕۆم ئەرێ بەڕاست گوێم لە دەنگی تۆپ دەبێت لێرە لە ناو قەڵاکە سەلامەتین؟ پچڕاندنی لەنگەری کەشتیەکە کارێکی باشە تۆ خاوەنی ئەو بیرۆکەیەی بەڵێ بەڵێ ئەوە بیرۆکەی خۆمە بەڵام چۆن دەگەیتە کەشتیەکە ئەی چۆن بە مەلەوانی دەچمە ئەوێ من مەلەوانێکی زۆر باشە بەی شەوەیەک پشت بەو مەبەستە سەکی دەریایی ئەو ناوەی پڕ کردووە سەکی دەریا؟ دوایی دەگەیتە کۆتایی کونەکە ڕەوە و باکوور لە ڕۆیشتەکەت بەردەوام بە جیم دەگەیتە کەنارەکە و بەردە سپیەکان دەگەیتە کەنارەکە و لای بەردە سپیەکە باڵێ باڵێ لەوێدا بەلەمێک دەبینی کە خۆم دروستم کردووە دەتوانی بەکاری بێنی سوپاست دەکەم بێنگان زۆر سپاس جان سەوڵەکەم چی لێ هات پێویست ناکات بچینە لای کەشتێکە وا باشترە بگەڕێمەوە دوورگەکە ناتوانم ئەوە بکەم بێم بۆ لە دوورگەکە دوور دەکەوینەوە ئەگەر ئەوها بمێنینەوە بێم بۆ تۆشیت وەڵامێکت پێ نییە تەنها میاو میاو میاو میاو میاو ئەوە بەسە با ئێمە چیتر شەڕ نەکەین پێویستە بیر لە ڕێگا بکەینەوە لەم کێشەیە ڕزگارمان بێت کە تێکەوتین بێن بۆ دەی پێویست بە پەلەکردن ناکات بێم بۆ هەندێک ئیسراحەت دەکەین. گەڕاینەوە دوورگەکە هەڵچون بەرەوە ئاراسی بردین کە دەمانەوێت زۆر مەحاڵ بووە لەم تەمەچڕەدا بتوانین شوێنەکە بە باشی بپێچین. تۆپبارانەکە ڕاگرن ئەمڕۆ بەسە. باشە. هەر ئێستا تۆپبارانەکە ڕاگرن. تۆپبارانەکە ڕاگرن. بەسەر چاو تەقەکە ڕاگرن هەر ئێستا تۆپبارانەکە ڕاگیران ڕاگیران. ئەم نیشانە مانای ڕاگرتنی تۆپبارانەکەیە هەر ئێستا لە کۆتاییدا تۆ بارانەکە ڕاوەستە ماندوو بووم ئەمڕۆ چەند ناخۆش بوو ئای کە ماندوو بووم خوایە ئەمڕۆ زۆر ماندوو بووین سرم دەسوڕێتن وەختە شێت بم سرم دەسوڕێتن ئای بابا زۆر ماندوو بووم هێزم لێ بڕابێن بۆ ئەم تەمەتڕە ناهێڵێ هیچ ببینم لەوانەیە لە کەنارەکە دوور بکەوینەوە بەڵام باشە هەر چۆنێک بێت ناتوانین پاشگەز ببینەوە بە پشتیوانی خوا بەرەو پێشەوە دەڕۆم